ئایا چ شتێک وا لە ئیمامی ئەحمەد دەکا ڕەحمەتی خوای لێبێت لە کاتێکە خواردنێکی باش نەبوو بیخوات نانی وشکی دەخوارد لەگەڵ زەیتا چ شتێک وا لە ئیمامی ئەحمەد دەکا ڕەحمەتی خوای لێبێت پۆشاکەکەی بەری چەندەها پینەی پێوە بوو پینەی پێوە بوو پینە چەندەها جار بەدەستی خۆی دڕاویەکانی دەدوریەوە پێڵاوێکی لە پێدا بوو حەڤدە ساڵ لە پێی دابوو دەی دووریە و پینەی لێ دەدا بەڵام بۆ بەختەوەر بوو ئەگەر قیاسێکی لەگەڵ خەڵکی ئەمڕۆدا ئیمامی ئەحمد پیاوێکی زۆر هەژار و فەقیر بوو بەڵام بەختەوەر بوو هەستی بە خۆشی دەکرد چونکە خاوەنی ئیمانی ڕاستەقینە بوو